نایەیتەوە؟ سەرێ لە شار نادەیتەوە؟ بیری سلێمانی ناکەی؟ حەز بە پیاسە و گەڕانێکی دەمەوئێوارانی ناکەی؟ ئەگەر ئەم جارە بێیتەوە ئەم شارە ناناسیتەوە سیمای بە جۆرێ گۆڕاوە یادگاری هەر تیا نەماوە. وەرەوە بۆ سلێمانی بۆ شاری ئەوین و جوانی حەیف چۆڵ بوو لە یارانی نەما خۆشیەکەی جارانی. گەرچی جاران شارەکەی شێخ کوچە و بازاڕی کەمتر بوو بەڵام لای من سلێمانی هەر جاری جاران خۆشتر بوو. ئەم ئێستا کە هەر تەلارە و بە ناخی ئاسمانا ئەچێ، وەفا و سۆز و خۆشەویستی بەرەو کاڵبوونەوە ئەچێ. ئەم شارە وا جەنجاڵ بووە، خۆمم لێ ون بووە تیایا. زۆر جار ئەمەوێ جێی بێڵم، بەڵام چی بکەم دڵم نایە. ئەزانم بێ سلێمانی لە شوێنێکی تر هەڵناکەم باخچەیەکم لێرە نەبێ لە خاکێکی تر گوڵ ناکەم سەرچنار چۆن لەبیرەکرێ کوێ جێ ئەزمەڕێ هەتا ئەم جارە دێیتەوە هیچ وەک خۆی نامێنێت